لاپەڕە چوار سەد و پێنج. زانای مەزن نیلز هنریک دەیڤد بۆر، سەرکاری بیردۆزەی پێکهێنانی گەردیلە، ساڵی هەزار و هەشت سەد و هەشتا و پێنج ی زەینی لە شاری کۆپنهاگن لەدایکبووە، ساڵی هەزار و نۆ سەد و یازدە ی زەینی دکتۆرانامەی فیزیکی لە زانکۆی کۆپنهاگندا وەرگرت، پاشان چووە زانکۆی کامبۆرج تاکو لەژێر چاودێری زانای ئینگلیزیدا تۆمپسۆن کاربکات. ئەو زانایی کە ئەلەکترۆنی دۆزیەوە. ئنجا چوە بۆ مانشستەر، لەوێش لەگەڵ ئێرنست ڕەذەرفۆرددا کەوتە کار کە ئەمیش پێش چەند ساڵێک ناوکی گەردیلەی دۆزیەوە. ڕەذەرفۆرد بە پێچەوانەی بیروڕای جاران پێشنیاری ئەوەی دەکرد کە گەردیلە ناوکێکی قورسی لە ناوەڕاستدا هەیە و ئەلەکترۆنەکانیش لە دەرەوەی ناوکدان، لەم تێڕوانینەوە دەست بەجێ بۆر بیردۆزە نوێیەکەی هێنایە کایەوە دەربارەی پێکهێنانی گەردیلە. بۆر دەیگوت، گەردیلە لە بارێکی خنجیلانەدا لە ڕژێمی خۆر دەچێ. ئەلکترۆنەکان لە خولەگەکانیدا دەسوڕێنەوە بە دەوری ناوکە قورسەکەیدا. هەروەک خۆرئاسا، بەڵام لەگەڵ بوونی جیاوازییەکی ساکاردا، ئەویش ئەوەیە کە ئەستێرەکان بە قەوارەیەکی جیاواز بە دەوری خۆردا دەسوڕێنەوە، بەڵام ئەلکترۆنەکان بە قەوارەیەکی تایبەت و دیاریکراو بە دەوری ناوکدا دەسوڕێنەوە. هەر خولەگێکیش لەو خولەگانەی ئەلکترۆن وزەیەکی خۆی هەیە. جا کە ئەلەکترۆنیک باز بدا لە خولگەیەکەوە بۆ خولگەیەکی تر ڕۆشناییەکی شەپۆلداری لێوە دەردەپەڕێ کە یەکسانە بە گۆڕان لە وزەیدا و دابەشکراو بەسەر جێگیری پلانکدا گۆڕانی وزە لەسەر جێگیری پلانک یەکسانە بە شەپۆلی ڕۆشنادەرپەڕیو ئەو بیردۆزەی بۆر دڕدانێک بوو بۆ بیرە فیزیکە کلاسیکەکان. زانایانی وەک ئەنیشتاین پێشوازییان لەو بیردۆزەی کرد و بە دەستکەوتێکی بەرزی زانستییان دانا. هەرچەندە هەندێک لە زانایانی تر گومانیان لە ڕاستی بیردۆزەکەی هەبوو، بەڵام لە دواییدا هەر جێی خۆی کردەوە و پەسەند کرا. لە ساڵی هەزار و نۆ سەد و بیست و دوو ی زایینیشدا خەڵاتی نۆبڵی لە فیزیکدا پێبەخشرا. ساڵی هەزار و نۆ سەد و بیست ی زەینی لە کۆپنهاگن ئامۆژگای فیزیکی بیردۆزە کرایەوە و بۆر بووە سەرپەرشت و بەڕێوبەری ئەو ئامۆژگایە. لەو ماوەیەدا زۆر لە زانا لاوەکانی لە خۆی گرد کردەوە و هەر بە زووییش ئەو ئامۆژگایە بووە یەکێ لە مەڵبەندە پێشەنگەکانی زانستگەریی بۆر کۆسپێکی تر هاتە ڕێی بیردۆزەکەی، ئەویش ئەوە بوو ئەو تاقیکردنەوانەی کە لەسەر گەردیلەی هایدرۆجین بە ئەنجامی دا کە یەک ئەلەکترۆنی تێدایە بەسەر ماددەی تردا ناگونجێت و ئەنجامی تەواو نادا بەدەستەوە زاناکان چاوەڕێی ئەوە بوون کە بۆر هەستێت بە ڕاستکردنەوەی ئەم بیردۆزەیەی بەڵام نەیتوانی. ئەو کۆسپە هەر وا مایەوە تاکوو توانرا لە لایەن زانای مەزنەوە ڤێرنەر هایزنبێرگ چارەسەر بکرێ. جا هایزنبێرگ کە لە کۆپنهاگن بوو، توانی سوود لە ئاخاوتنە زانستەکانی بۆر وەربگرێ. بێگومان ئەمیش زۆر پێشوازیی لە بیرە تازەکانی هایزنبێرگ کرد و زۆر لای پەسەند بوو. ساڵی هەزار و نۆ سەد و سی زەینی زۆر بە زرنگی سەرنجی دایە سەر پێکهێنانی ناوک و توانی لەم بوارەدا بیرکی ناوکی ئاوێنە پەرە پێ بدات لە کارلیکە ناوکییەکاندا. بۆر یەکەم کەسێک بوو پێشنیاری ئەوەی کرد کە زڕتوخمی، لە سەر وشەی زڕتوخمی پەڕاوێزێک هەیە، زڕتوخم واتە نەظیر العنصر، کۆتایی پەراوێز یۆرانیۆمی تیشکدەر بریتییە لە دوو سەد و سی و پێنج. هەر ئەم زڕ توخمییەیشە کە هەڵدەستێت بە کرداری گەردیلە پەرتێن. ئەم پێشنیارە مەزنە لە دواییدا بایەخێکی زۆری پێدرا لە دروستکردنی بۆمبای گەردیلەیی.